من وا ئەمرم بەڵام وەسیەتێکتان ئەکەم ئەگەر کەسێ هات داوای شتی کرد پارەی نەبوو بیدەنێ با بڕوا بیبا هەر کەسێ شتی برد بە قەرز نەیبوو بیداتەوە لێی خۆش بن لێی خۆش بن فتجاوزوا عنه لعل الله ان يتجاوز عنا بەشکم خوای گەورە و میهرەبان لێمان خۆش بوو قال فمات فقیل له وما عملک هیچ کردەوەی نەبوو وتی واللە هیچ کردەوەم نیە ئیلا ئەو وەسیەتەم کردو وامەکرد خوای گەورە فەرمووی فانا احق منک من زۆر لە تۆ ئەولاترم کە تۆ لە عەبدەکان من خۆش بیت کە داوای شتیان لێت کردە و پارەیان لەلات بووە لێیانت نەسەنووە کە لێیان خۆش بوویتە من ئەولاترم کە لێت خۆش بم بڕۆ جەنەتەوە